گەگرانی ئازیز و خۆشەویست هۆگران و شەیدایانی دنیای کتێب سلااوان لێبێت خۆشحاڵین لە بەشی پ شەشی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکریانی هاتینەوەلاتان فەرمونون هاوڕێ بن لەگەڵمان. هەژاری موکریانی لەگەڵ حەمەی مەولود گفتوگۆکەیان بەردەوام دەبێت حەمەی مەولود کە بە قسەی هەژاری موکریانی کەسێکی چەتە بووە و هەر ڕۆژێک لە شوێنێک ژیاوە بەسەرهاتی ژیانی خۆی پاش چەندین ساڵ لێکدابڕان بۆ هەژاری مکریانی دەگێڕێتەوە و وەرە ببە بە نۆکەرم. ئیجازەی لە شارەبانی ساند و پێناسەکەمی لای خۆی گل دایەوە. بوومە نۆکەر. گەسک لێدە، کاروباری ماڵ بکە، پاشان دەگەڵ دوو منداڵان بچمە دەر بیانگێڕم. شاییەک پووڵی گیرفانی نەدەدامێ. منداڵ یەکی دوو قرانیان ڕۆژانە ئەدانێ. گەڕامەوە بە شەو دەڕۆیشتم بە ڕۆژ خۆم دەشاردەوە کە ئەمنیە نەمبینن لە دێهات سواڵی نانم دەکرد بەیانیەک لە بن بەردێک نوستبووم ئەمنیەک بە سواری تێرا خوڕیم پێم بڵێ تۆ چیت منیش پێم وت ئاغا گیان دەگەڵ کابرایەک لە ئێسفەهان پێکەوە کرێکار و شەریک بووین پوڵەکەی منی دزیوە لەو دەگەڕێم. پێی وتم، درۆ دەکەی، تۆ ڕەنگە لە هاڵاتووەکانی شیراز بی، بەڵام هێندە ڕووت و کەسیفی ناتگرم. منیش پێم وت، ئاغا گیان، خێرێکم پێ بکە. پێی وتم، مردووت مرێ، کێ بیستوویە سواڵ لە ئەمنیە بکرێ؟ قەرانێکی دامێ، جلەکانم هەمووی بە دڕوانەوە چووبوون، وا شڕ و شرۆڵ بووبووم هەموو لەشم بە دەرەوە بوو. ئەمجار نەمدەوێرا بچمە سواڵی نانیش. منداڵە وردکە بەردیان تێ دەگرتم و بە شێتە شێتە شوێنم دەکەوتن. ئێوارەیەک لە لای هەمەدان گەیمە قاوەخانەیەکی سەر ڕێگا، کابرا خەریک بوو دایخا. هەرام لێ کرد، دای مەخە! دای مەخە! دەرگای بۆ کردمەوە. گوتم، چایم بۆ دەمکە، چایی. پتر لە دە چام خواردەوە، نان و هێلکە بێنە، زوو بە، نانم خوارد، کابرا گوتی، من دەچمەوە دێ، تۆ شەو لێرە بخەوە و دەرکە داخە. پێم وت، ناترسی دزیت لێ بکەم؟ ئەویش پێی وتم، نەخێر ناترسم. پێم وت، بەیانی لەبیرت نەچێ قەیماغ بێنی، نانی تازەش خراپ نییە. پێی وتم. بەڵێ بەرچاوان. بەیانی کابرا بە باوەشێک نان و قەیماغ و پەنیرەوە هاتەوە، تێر لە وەڕام و پتر لە دە چای شیرینم خواردەوە، ڕووم تێ کرد، مەشەدی دەزانی چییە؟ وتی، بەڵێ دەزانم، یەک شایت پێ نییە و حوکم دەکەی بێنە بخۆم. دە بوخچەیەک دا، دوو نەردوو نان و دوو سەلکە پەنیری بۆ پێچامەوە، دوو قرانیشی دامێ کە لە ڕێگە بە چای بدەم، هێندێکیش قەند و چای وشکی دامێ. گەی بوومە ناو کوردان. ئێوارەیەک لە قەراغ دێیەکەوە لام دا. لە ماڵێک داوای کەتریم کرد. ژنەکە کەتری دامێ و لەسەر کوچ کاورم دانابوو بکوڵێ. مێردەکەی هاتەوە. شەقێکی لە کەتری هەڵدا و بە پەڵەپەستۆ دەری کردم. سەرت نەیەشێنم چل و پێنج شەو و ڕۆژ بە ڕووتی و سواڵکەری ئەو ڕێگەیەم پێوا. چوومە گوندی دەرمان، گوتیان میرزا قادر کوڕی حاجی ساڵحی موشیری، ئەو هەرە پووڵدارە هەرە خەسیسە بەناوبانگەکەی سابڵاغ، کە ئەو گوندەشی هەبوو لێرەیە، هەر دوور لە دەرگای حەسارەوە دیتمی، تمەنێکی بۆ ناردم، پێی گوتم، با بڕوا لێرە نەمێنێ، لە عومرمدا هەر ئەو جارە فرمێسکم بە چاو دەهاتووە، تمەنم بۆ فڕێ دا و دەرکەوتم، هاتمە گوندی زگدڕاو، کە ئاغاکەی میرزا کەریمی شاتری بوو، ئەویش وەک میرزا قادر سابڵاغی و دەیناسیم، مەیدان ئەسپێک منداڵی دێ بە قوچەقانییەوە بە پیرمەوە هاتن. هەر ئەو شەوە بوومەوە چۆڵنشین و یاریدەی قاچاغچییانم دەدا و جار جاریش دزیم بە بەرەوە دەکرد. لەو رێگەیە فێرە گەداییش بووبووم. ئەگەر لە گوندێک دەمزانی دزیم بۆ ناکرێ سواڵم دەکرد. دەربەدەر مام تا رەزاخان تێکچوو، هاتمەوە و بوومە خزمەتکاری کوردایەتی و دەگەڵ تۆدا بوومە ئاشنا. هێشتا کۆمەڵەی ژێکاف دانەمەزرابوو. رۆژێک چوومە زگدڕاو. مام قادر دنیات لێ گەڕام بە ئیحزارە ئیمزاکە ئەویش پێی دەڵێ بڕۆ من مام قادر نیم پۆلیسەکە دەڵێ بەخوا دەتناسم مام قادری و دەبێ ئیمزایکی ئەویش دەڵێ کورە هەرسێک تەلاقم کەوێ من حەمەدی مەولودە چرچەم بە تۆمەتی قەتڵی پۆلیس و ئەفسری ئێران لە عێراق و ئێران لێم دەگەڕێن بمگرن کابرای چاخانەدار ڕاست پیلی پۆلیس دەگرێ پێی دەڵێ کاکە ئەوە برای منە تازە لە شێتخانەمان هێناوەتەوە تا نەیکوشتووی ڕاکە. زۆر لۆمەی حەمەش دەکا کە ئەو سەرگەرمیە بە هیلاکت دەبا. دەوڵەت زۆری قەدری نیزامی شاعیر گرتووە، کوتەڵێکی زۆر بڵندی لە مەیدانێکە و موزەی نیزامی هەیە، بردیانمە سەیری مۆزە، یەک جار زۆر ئاسەواری نیزامی لە خەتی و چاپی زۆر بە قیمەت تێدا هەڵگیراوە، کیژێک شارەزایی دەکرد دلارا ناو بەڵام لە ڕاستیدا دلارا بوو دەتگوت ئیزرائیل لە گۆشەی چاوە ڕەش و بادامییەکانیدا خۆی ماداوە گیانی لاوان بکێشێ من لەبەر تەماشای ئەو باوەڕ ناکەم دە هیچ گەیی بم تەماشای نوسخەیەکی خەمسەم دەکرد بە دەنگ لە نزیک کچەکە خوێندمەوە دڵ شیشەیە و چەشمانی تۆ هەر گۆشەیە بەرەندەش موستەنەد مەبادا کە بە شۆخیە شوکنەندەش. زانی دەگەڵ ئەومە ئادرێسی لێ خواستم ئێوارێ تەلەفۆنی کرد گوتی ناوێرم بێمە ئوتێل گوتم وەرە ماڵی عەبدوڵا، ڕەزماوەلی کە لەوێ دەعوەت کراو، هات. بەڵام ژنی عەلی گەلاوێژ گاڵتەی پێ کرد و تۆراندی. دوایی کە لۆمەی ژنی عەلیم کرد، گوتی، بۆ تۆ نابێ، سووکە! لە کۆڕی شاعران و نووسەران بانگ کرام زۆرم قسە کرد مێشکی سەریانم برد هێندێک خەوە نووسکە دەیبردنەوە سەر لە هەواڵەوە ڕەحیم قازی متەرجیم بوو دەری نەبرد عەلی گەلاوێژ جێگای گرتەوە، گوتیان بە ئازەربایجانی قسە بکە. دەمزانی ناتوانم وەک پێویستە مرازی خۆم دەربڕم. بە کوردی دەموت و تەرجەمەی ئازەری دەکرا. لە بیرم نەماوە لە ماوەی سەعات و نیوێکدا کە بێوچان چەنەم لێ داوە چم گوت، بەڵام پوختەکەی بە سەرچڵی ئەمە بوو. جارێک لە شیعری خۆمدا گوتوومە، خوێنی کورد و ئازەری بۆ پارێزگاری نیشتیمان دەڕژێتە تەشتێکەوە. جارێکی تر گوتوومە، ئێمە وەک دوو کاکڵە بادام لە تێکوڵێکداین. ئێستا کە زۆرتر شارەزاتر بووم دەڵێم، ئێمە دوو گەل نین، یەکین. ئێوە لە تاریخی خۆتاندا دەڵێن لە عەولادی مادی بچووکین. زەردەشت لە خۆمانە، کوردیش هەر وا دەڵێن و مێژوونووسان و ڕۆژەڵاتناسانیش بۆ کورد وا دەڵێن. کە وا بوو، دەبێ بێژین ئێمە لە بنەڕەتدا یەک بووین. جا یان ئێوە کوردیتان لە بیر براوەتەوە و بە تورکی قسە دەکەن، یان ئێمە تورکیمان وەلا ناوە و بەو زمانە کوردییە داخێوین. بەر لە زمانی سەفەوی گەلێک لە مێژوودا بە ناوی ئازەری و زمانێکی تورکی بە ناوی زمانی ئازەربایجانی نەناسراوە، بەڵام لە زمانی گەزەنفوونی یۆنانییەوە ناوی کورد هەیە کە لە دانیشتووانی چیای زاگرۆسە و زمانێکی سەربەخۆیان هەیە، دەشزانین کە سەفەوی بن یچە کورد ئەم تورکییەیان کردووەتە زمانی مەزەبی و بەسەر خەڵکی بەردەستی خۆیاندا سەپاندووە. تەنانەت شێخ سەفی بۆ خۆی شعری بە زاراوەیەکی کوردی وتووە، جا ئێستا قسەی ئێمەی کورد ڕاست بێ یان قسەی ئێوە، بە هەردووک باراندا ئێمە یەکێکین و لێکیان هەڵاوردووین. ئەگەر مامۆستا سەمەد ورگون ئەو هەموو زەحمەتەی کێشاوە دەڵێ، نابێ بڵێین دایکی نیزامی کچەئاغای کورد بووە، دەبێ بڵێن ناوی ڕەئیسە بووە، لە برسان دەمرد، لە ناچاری ڕازی بووە مێرد بە یوسف کوڕی زەکی موئەیەد بکا کە ئازەربایجانی بوو. دەنا ئێستاش نەهر ئاغا هیچ کوردێک کچی خۆی نادا بە بێگانە. ئەوسا دەبێ بڵێین باوکیشی هەر کورد بوو کە نیزامی لە ئازەربایجانەتی دەشۆرێ. پێم وایە خۆی بە خۆڕایی زەحمەت داوە. ئەگەر وەک من لێکی داباوە کە ئێمە هەر یەکین و زمانمان گۆڕاوە، ئەوسا تێدەگەیشت کە ئەلیاس ناوی کوردانەیە و جگە لە پێغەمبەرەکەی ناو قورعان نەمبیستووە ئەلیاسێکی غەیرە کورد هەبێ. چەند کەسێک چەند پرسیارێکیان لێکردم بە ئەندازێ ئەقلی خۆم جوابم دەدانەوە یەکێک پرسی بیرۆڕات دەربارەی سمکۆ چییە گوتم سمکۆ ئاغایەکی کوردی سەرڕق بووە بەزەی بەوانەدا نەهاتوەتەوە کە لای وابووە چونکە سەر بە دوژمنن نابێ بیان کوژێ زۆر کەسی بێتاوانی تورک زمانی کوشتووە کە هیچ لەو کاری ڕازی نیم بەڵام لەم قەرنەدا ئەو ڕچەی بۆ کێشاین کە دەکرێت چاو دەگژ شوژن ڕاچێ و بیشیشکێنێ ئەگەر عەقڵی سیاسی تەواوبا بۆ یەکجاری ڕیشەی دەوڵەتی لاساری پادشایانی لە بنەوە دەردێنا کەوابوو قەدری ئەو مامۆستایەتیەی دەگرم یەکێکی تر پرسی لە تاریخی ئەرمەنیدا نوسراوە دوژمنی ژمارە یەکمان کوردن کە لە قەتڵ و عامەکەدا ئەوان یەریدەی سوڵتانی ڕۆمیان داوە تۆ دەڵێی چی منیش وتم من باوەڕ ناکەم شتی وا هەبێ ئەوە لەوە دەکا ڕوس لە تاریخی خۆیاندا بنوسن دوژمنی هەرە گەورەمان ئەمڕۆ تاتارن چونکە مۆسکۆیان گرت و قەتڵ و عامیان کرد ئەو سوارە کوردانەی لەشکری حەمیدیە بوون و بە فەرمانی سوڵتان شەڕیان کردووە چی بەسەر کوردی ترەوە داوە دەشبێ ئەرمەنی ئەوەیان لەبیر نەچووبێ کە زۆر خانەدانە کورد هەزاران ئەرمەنی هەڵاتوویان ئەودەم پەناداوە و ڕزگاریان کردوون چەن تەتاری ئەمڕۆ تاوانباری تەتاری پێشوون کوردی ئەمڕۆش هەر ئەوەندە پرس و جوابەکانی ترم لەبیر نەماوە. لەو شاعیرانەی لە باکۆ دیتمن، عوسمان سارویللی، زۆر شاعیرێکی بەرز بوو، شیعری ئەو دەقاتی شیعری سەمەد ورگون بەهێز و جوان بوون، بەڵام چونکە سەمەد دۆستی نزیکی ستالین بوو، ناوی شاعیری هەرە گەورەی لێ نرابوو. چاوم بە مەدینە گوڵبون کەوت کە لە تەورێز کیژۆڵەیەکی جوانکەڵە و شاعیر بوو، من و هێمن دەمانناسی ببووە ڕەشێکی زۆر دزێوی گەنجاوی یەکێکی سەر تەواو سپیم دیت نەمناسیەوە گوتی من شاعیر عرب ئۆغلیم هەرچونکە لە تەورێز ڕێگەم نەدا یەک لەو کێژە سرود خوێنانە بۆ ئەتاکشی یۆ فەرماندەی هێزەکانی شوڕەوی لە ئازەربایجان برن بڕوام پێ بکەن هەرکە هاتمە باکۆگرتیانم و چواردە ساڵ لە حەپسدا مام پاشنەمانی ستالین و باغرۆف و دەستە و دایارەیان ئەوجە هاتوومە دەر. بۆیان گێڕامەوە کە پیشەوەری لە ئێران ڕەویوە، ڕێگەی نەدراوە بچێتە مۆسکۆ، نامەیەکی گەیاندۆتە ستالین، باسی شکانی ئازەربایجانی ئێرانی بۆ نووسیوە. ستالین پرسیویە. نەقلی ئازەربایجان چییە؟ من قەت نەمبیستووە. بۆچی؟ لەوێ چی ڕوویداوە؟ با ئەو پیشەوەرییە بێتە لام. زۆر بێخەبەرم. پیشەوەری کە ساز بووە بڕوا، بە فەرمانی باغرۆڤ کامیۆنێک لە ڕێگەی فڕگەدا خۆی لە تڕۆمبێلەکەی داوە و کوژراوە و ئێستاش ستالین هەر بە بێ خەبەری ماوە تا مردووە. ئای بە کلکی خێویەوە! وادیارە من و مام هێمن کەری تاوا بووین. نە ستالین زانیوێت چییە حاڵمان و نە فەرموویەتی، یەمان پرسیسکی، کوردیسکی خەرەشۆ، فارس خراپە و کورد باشە. ئێمە لە عیشقا سووتاوین و مەعشووقە ئاگای لە مەحموودی بێزەواد نەبووە. وەک باسی باغرۆفیان دەکرد، قەت جەنگیز هێندە خوێنڕێژ نەبووە. گۆیا لە مەحکەمەدا بێ پەروا گوتوویە پەنجا و سێ هەزار کەسم بە دزییەوە بە دەستی خۆم کوشتووە و بە شۆفێرەکەم ناشتووە، هەر ژنێک کە ئەو ویستبێتی و نەچووبێتە لای، بە مێرد و مناڵەوە حەواڵەی سیبریا کراوە و فەوتاون. ئەو زوڵم و زەڵاڵەتەی لە دەزگای باغرۆف و یارانیدا کراوە سەد کتێبی دەوێ، جا ئەگەر کەڵفەت وا جوان بووبێ دەبێ خانم چۆن بێ؟ دەبێ فەزایحی زەمانی ستالین گەیبێتە کوێ؟ جارێک لە ئاسایشگا نائیبێکی شورای عالی شوکرانەی ئازادی زمانی خرۆشۆفی دەکرد دەیگوت ئێستا نامە بۆ باکۆ بنووسم جوابم بۆ دێتەوە ئێستا ئەتوانین شەوانە بچینە ماڵی دۆستان قەدیم نەمان دەوێرا نامە بنووسین کە سەد جار تەماشای دەکرا هەر ئێوارە سەعات پێنج هەر کەس نەچووبایەوە ماڵە خۆی دەگیرا و گوێگرانی ئازیز و خۆشەویست، لێرەدا هاتینە کۆتایی بەشی پەنجا و شەشی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا لە بەشێکی تردا پێتان دەگەینەوە شاد و بەختەوەر بن.